کاسێتی بیست و یەکەمین لە پەرتووکی جیهانی سۆفیا دیوی دووەم لە لاپەڕە شەش سەد و چل و یەک. هەموویان گەڕانەوە سەر کورسییەکانیان. دایکی سۆفیا وتی بەڕاستی دەتەوێت قسە بکەیت؟ زۆر باشە. سوپاس. دایکی دیسان وتی من دەزانم تۆ حەزت لە پیادە ڕەویە بۆ جوانی لەش زۆر گرنگە زۆر باشە کە مرۆڤ سەگێکیشی لەگەڵ بێت ناوی سەگەکەی تۆ هێرمێس نیە؟ ئالبێرتۆ هەستایە سەر پێ سەرەتا وتی سۆفیای خۆشەویست بە هۆی ئەوەی کە میوانیەکە فەلسەفیە منی شەو ڵە دەم وتەی فەلسەفی پێشکەش بکەم لەگەڵ چەپڵە لێداندا ڕووبەڕوو بوەوە. لەم میوانییە بێ سەر و بەرەدا لەوانەیە تۆزێک عەقڵ باش بێ. لە هەر حاڵدا لە بیرمان نەچێ کە ئێمە بۆ پیرۆزبایی لە سۆفیا هاتووین. هێشتا ڕستەکەی تەواو نەکردبوو کە گرمەی فڕۆکەیەک بەر گوێ کەوت. فڕۆکەکە بە سەر باخەکە و لە نزیکی زەوییەوە دەڕۆیشت و پارچە نووسراوەیەکی درێژی پێوە هەڵواسرابوو کە لە سەری نووسرابوو یادی پانزساڵیت پیرۆز بێت. میوانەکان زیاتر لە هەموو شتێک چەپڵەیان بۆ ئەمە لێ دا. دایکی سۆفیا بە خۆشییەوە هاواری کرد، من وتم ئەم پیاوە بێجگە لە تەقە و ڕەقە، کارێ تریشی لە دەست دێت. سپاس، کارێکی سەخت نەبوو. من و سۆفیا لە چەند هەفتەی ڕابردوودا کۆمەڵێک لێکۆڵینەوەی فەلسەفی گرنگمان ئەنجام داوە. ئێستا دەرفەتێکە کە ئەنجامەکەی ڕابگەیەنین، ئێمە دەمانەوێت قووڵترین نهێنی ژیان بۆ ئێوە بخەینە ڕوو. کۆڕی بچووکی میوانەکان ئێستا بە تەواوی بێدەنگ بوو. بێجگە لە جریوەجلی جریوی چۆلەکەکان هیچ دەنگێکی تر بەرگوێ نەدەکەوت. سۆفیا وتی درێژەی پێ بدە. دوای لێکۆڵینەوەیەکی تەواوی فەلسەفی کە لە یەکەمین فەیلەسوفە فەیلەسوفە یۆنانییەکانەوە دەستی پێ کرد و بە دەورانی خۆمان کۆتایی پێ هات. گەیشتینە ئەوەنجامەی کە ئێمە لە مێشکی سەرگوردێکداین کە ئێستا چاودێری نەتەوە یەکگرتووەکانە لە لوبنان و کتێبێکی دەربارەی ئێمە بۆ کچەکەی نووسیوە کە لە لیلەسین دەژی. ئەم کچە ناوی هێلدا مۆلیرکناگە و ئەویش لە ڕۆژی لەدایکبوونی سۆفیادا تەمەنی بووە بە پانزە ساڵ. کاتێک بەیانی ڕۆژی پانزەی ژوئەن هیلدە لە خەون هەستایەوە، کتێبی بەسەرهاتی ئێمە لەسەر مێزی پەنای تەختەکەی بوو. ئەگەر باشتر بڵێین کتێبەکە هێشتا لە ناو فایلدا بوو. هەر ئێستا کە من خەریکم قسە دەکەم، هیلدە دوایین لاپەڕەکانی ناو فایلەکە دەخوێنێتەوە. هەستی ترس بە دەوری مێزەکەدا بڵاو بۆوە. کەواتە بوونی ئێمە تەنیا بۆ سەرگەرمی یادی لەدایکبوونی هێلدە مۆلیرک ناگە. ئێمە هەموومان کۆمەڵێک مۆدێلین کە سەرگورد بۆ فێرکردنی فەلسەفە بە کچەکەی خۆی دایهێناوە. بەم جۆرە و مارسدیسەی لە بەر دەرگا وەستاوە هیچ بایەخێکی نییە. تەنیا چاوبەستێکە، بەشێک لە خەیاڵی سەرگوردێکە لە دەستەی سەربازیی نەتەوەیەکگرتووەکان کە هەر ئێستا لە بن دارخورمایەک دانیشتووە. بەڵکو لە بەر هەتاودا نەسووتێت، دۆستان هەوا لە لوبنان زۆر گەرمە. ڕاوێژکاری ئابووری هەستا و وتی، سەیری ئێمە بکە، هەوڵەدەین مامەڵەیەک بکەین و خۆمان لە بەرامبەر مەترسییەکاندا بپارێزین. لە ناکاو عەقڵێکی گشتی دێت و بە وتە فەلسەفییەکانی هەموو شتێک هەڵدەوەشێنێت. ئالبێرتۆ بە نیشانەی هاوڕابوون سەری بزواند، بەڵێ ڕاستە. بۆ ئەم جۆرە بۆچوونە فەلسەفییانە هیچ جۆرە پارێزراوییەک نییە. پیاوی بەڕێز، ئێمە خەریکین باس لە شتێک دەکەین کە گرنگترە لە بەڵا سروشتییەکان. بەڵام هەروا کە پێدەچێ لەوانەیە بزانیت پارێزراوی ئەمانە ناگرێتەوە. ئەوەی کە دەڵێیت هاوشێوەی هیچ بەڵایەکی سروشتی نییە؟ نا. چونکە بەڵا پەیوەندی بە بوونەوە هەیە. مرۆڤ ناتوانێ خۆی لە بەرامبەر داڕمانی ژیانی خۆیدا بپارێزێت. مەگەر دەتوانێ خۆی لە داچوونی هەتاو بپارێزێت؟ باوکی ئیوانا سەیرێکی هاوسەرەکەی کرد و وتی، ئێمە ناچارین گوێ لەم باسە بێ نرخانە بگرین؟ ژنەکەی سەری بزواند و دایکی سۆفیاش وتی، زۆر جێی داخە دوای ئەو هەموو خەرجە. بەڵام میوانە لاوەکان هەروەها سەیری ئالبێرتۆیان دەکرد. کۆڕێکی. ببورن کوڕێکی چاویلکە لە چا وتی دیسان باس بکە ئێمە گوێمان گرتووە زۆر سپاس بەڵام شتێکی وا نەماوە کە باسی لێ بکەین کاتێک کە تێگەیشتیت خەیاڵێکی لە مێشکی خەوگرتووی کەسێکی تردا باشترین کار ئەوەیە بێدەنگ بیت ئەڵبەت بە بڕوای من بەڵام من وتارەکەم بە پەندێک کۆتایی پێدەێنم کە ئێوەیش دەورەیەکی کورتی فەلسەفە بخوێنن زۆر گرنگە کە بە چاوی ڕەخنە لە نرخەکانی دایک و باوکمان بڕوانین. ئەگەر من توانیبێتم شتێک فێری سۆفیا بکەم، بێ شک هەر ئەم خاڵە بووە کە ڕەخنەئامێز بیر بکاتەوە. هیگڵ ئەمە بە بیری نەرێیی یا نێگەتیڤ ناو دەبات. ڕاوێژکاری ئابووری هەر بەسەرپێوە بوو و بە پەنجە لە مێزەکەی ئەکوتا. وتی، ئەم پیاوە سەرسەریە دەیەوێت تەواوی ئەو نرخە تەندروستانەی کرێمە و قوتابخانە و کلیسا فێری نەوەی لاوی دەکەین لەناوی بەرێت ئەم لاوانە داهاتوویان لە پێشە هەموو ئەو شتانەی کە ئێمە بنیاتمان ناوە ڕۆژێک دەیبەن بۆ خۆیان ئەگەر هەر ئێستا ئەم پیاوە نەخەنە دەرەوە من پارێزەرەکەم بانگ دەکەم ئەو باش دەزانێت چۆن ئەم کێشەیە چارەسەر بکات زۆر گرنگ نییە ئەم کێشەیە بخەوێت یا نەخەوێت، چونکە ئێمە هەموومان لە سێبەرێک زۆرتر نین. بەهەرحاڵ من و سۆفیا بە زوویی بەجێتان دەهێڵین بۆ ئەوەی ئەم دەورەی فەلسەفە بۆ ئێمە تەنیا لایەنی قسە نەبێت، بەڵکو دەبێ لایەنی کردەوەیشی لەگەڵدا بێت و ئێمە لە کاتی خۆیدا غەیب دەبین و لە دەروونی نائاگای سەرگوردا سەردەردێنین. دایکی سۆفیا دەستی کچەکەی گرت. ئەڵبەت تۆ من بە جێ ناهێڵیت. سۆفیا دایکی لە ئامێز گرت و سەیری ئالبێرتۆی کرد و وتی، دایکم زۆر نیگەرانە. واز لەم وتانە بهێنە. ئەو شتەی کە فێری بووی لە بیری مەکە. هەر ئەم شتە بێ بایەخانەیە کە دەبێت لە مێشکیت دەربکرێت. دایکی تۆ ژنێکی خۆشەویست و بەسۆزە، دروست وەکو کڵاوسوور کە ئەو ڕۆژە هات و سەبەتێکی پڕ لە خواردنی بۆ دایەگەورەی برد. ئەو فڕۆکەیە کە قەدەرێک لەمەوبەر وەڵامی پیرۆزبایی هێنا، مەگەر بۆ فڕینی خۆی پێویستی بە وزە نییە؟ خەم و ناڕەحەتی دایکی تۆش لەو جۆرەیە. سۆفیا وتی، وابزانم لە مەبەستت تێدەگەم، ڕووی کردە دایکی وتی، دایە گیان ناچارم هەرچی ئەو بیڵێت لە گوێی بگرم. ڕۆژێک هەر دەبوایە تۆم بە جێ بهێشتایە. دایکی وتی، زۆر بە تاسەتەوە دەبم، بەڵام چی دەکرێت. ئەمە ڕەسمی ڕۆژگارە وەستان باش نییە. دەبێت بڕۆیت. بەڵێنت پێدەم بە باشی ئاگاداری کیسەڵەکەت بم، ڕۆژی چەند کاهوو دەخوات، یەک یان دوو. ئالبێرتۆ دەستی خستە سەر شانی وتی، نە تۆ دڵت بۆ ئێمە تەنگ دەبێت و نە هیچ کەسی تر. تەنیا بەو هۆیەوە کە هیچ کاممان بوونمان نییە، هەموومان سێبەرێکین. دایکی وانا تووڕە بوو تاکو ئێستا تانەیەکی ئاوام نەبیستووە. مێردەکەیشی سەری بزواند. هەر لەبەر ئەم وتەیەیشی بووە یا هەر لەبەر ئەم وتەیەشی بووە، دەتوانین بە تاوانی بێ حورمەتی کردن بیخەینە بەردەست یاسا من دڵنیام کە ئەم پیاوە کۆمۆنستە دەیهەوێت هەموو ئەو شتانەی کە لەلای ئێمە خۆشەویستە لێمان بستێنێت مرۆڤێکی خراپە ئالبێرتۆ و ڕاوێژکاری ئابووری هەردووکیان دانیشتن ڕووخساری باوکی وانا لە ڕقدا سوور ببوو ئالبێرتۆ بە ڕووخسارێکی پەرێشانەوە سەیری سۆفیای کرد. ئێستا کاتیەتی. دایکی پرسیاری کرد. دەکرێت لانیکەم لە پێش ڕۆیشتندا یەک فینجانی تر قاوە بدەی بە ئێمە؟ ئەڵبەت دایە گیان، هەر ئێستا. سۆفیا تەرمۆزەکەی خستە سەر مێزەکە، دەبوایە قاوەی تازەی دروست بکردایە. لە کاتی دەمکێشانی قاوەکەدا خواردنی دا بە پەلوەر و ماسیەکانی، سەرێکیشی لە حەمام هەڵهێنا و یەک گەڵای کاهووی بۆ کیسەڵەکە دانا. پشیلەکەی دیار نەبوو. بەڵام سۆفیا قوتوویەکی خواردنی بۆ پچڕی و کردیە ناو قاپێک و خستیە سەر پێ پلیکانەکان. فرمێسک لە چاوانیدا کۆببوو. کاتێک گەڕایەوە، کۆڕەکە وەک میوانی منداڵان دەچوو تاکو کۆڕی فەلسەفی کچێکی لاو. قوتوە ساردیەکان بەم لاو بەولادا بڵاو ببوونەوە و سەر مێزەکە تەواوی لکەی شوکولات بوو. قاپی شیرینیە کشمیشیەکە لەسەر چیمەنەکە کەوتبوو. لە کاتی هاتنی سۆفیادا یەکێک لە کوڕەکان دەمە قاچانێکی خستبووە ناو کێڵ کێکەکەوە و کاتێک دەرچوو قەیماغەکە بەسەر مێز و لەشی میوانەکاندا بڵاو بوو. جلە سوورەکەی دایکی یوانا زیاتر لە هەموو کەسێک پیس بوو. سەیر ئەوە بوو کە دایکی یوانا و کەسانی تر بێ گوێدان دانیشتن و هیچیان نەدرکاند. دایکی سۆفیا و ئالبێرتۆ تۆزێک دوورتر لە میوانەکان لەسەر کورسییەکی جۆلانە دانیشتبوون. دەستیان بۆ سۆفیا ڕاوەشاند. سۆفیا وتی، سەرەنجام ئەو دوانەتان باسە نهێنیەکانی خۆتان کرد. دایکی زۆر شەوقی کردبوو و وتی، تۆ ڕاستت دەکرد. ئالبێرتۆ کەسێکی زۆر دڵسۆزە، من تۆ ئەسپێرمە دەستی ئەو. سۆفیا چوو لە نێوانیاندا دانیشت. دوو کەس لە کوڕەکان خۆیان گەیاندبووە سەربان. دانەیەک لە کچەکان بە گوڵە بە. گوڵە سەرەکەی تۆپە فووەکانی دەتەقاند. لەم کاتەدا میوانێکی نەخوازراو بە ماتۆڕ سکلێتەوە خۆی بە ژووردا کرد. یەک کارتۆنی پڕ لە بیرە و چەند قاپ شەرابی بە پشتی ماتۆڕەکەیەوە بەستبوو. چەند کەس لە میوانەکان کە ئەمەیان پێ خۆش بوو چوون بۆ پێشوازی. باوکی ئیوانا هەستایە سەر پێ و دەستەکانی دا بە یەکدا وتی، ئێستا با یارییەک بکەین. قوتویەکی بیرەی هەڵگرت و تا دوایین قومی هەڵقوڕاند. ئەو کاتە قوتوە بەتاڵەکەی لە ناوەڕاستی چیمەنەکەدا دانا. پاشان چوە کەناری مێزەکە و پێنج هەڵقەی جێماوەی کێکەکەی هەڵگرت و پیشانی میوانەکانی دا چۆن هەڵیدەن کە بکەوێتە دەوری قوتوەکە. ئالبێرتۆ وتی باشترە لە پێشەوەی سەرگورد کاری هەموومان تەواو بکات و هیڵدە فایلەکە دابخا خۆمان گوم بکەین. دایە، ناچاری خۆت بە تەنیا هەموو شوێنێک خاوێن بکەیتەوە. عەیبی نییە کچم. ئەم ژیانە بە پێ خۆش بوونی تۆ نەبوو. ئەگەر ئالبێرتۆ بتوانێ ژیانێکی باشترت بۆ ڕەچاو بکا، کەس بە ئەندازەی من شادمان نابێت. مەگەر تۆ نەتوت ئەسپێکی سپی هەیە؟ سۆفیا سەیرێکی باخەکەی کرد، چیتر ئەوێی نەدەناسی. قوتووی بیرە و ئێسک و شیرینی و تۆپەفوو لە هەموو شوێنێک بڵاو ببوو. داخێکی هەڵکێشا و وتی، کاتێک ئێرە باخی عەدەنی من بوو. ئالبێرتۆ وتی، ئێستا لێرە دەرت دەکەم. یەکێک لە کوڕەکان چووبووە پشت مارسیدسەکە و داگیرساندبوو. ئۆتۆمبێلەکە درا بە دەرگاکەدا و بەسەر ڕێگادا هاتە ژوورەوە تا ناوەڕاستی باخەکە. سۆفیا هەستی کرد کەسێک بە توندی قۆڵی گرتووە و بۆ ناو حەشارگەکەی ڕادەکێشێت. دوایی دەنگی ئالبێرتۆی بیست کە وتی ئێستا کاتیەتی. مارسی چەکە بەردار سێوێکە و سێوە کاڵەکان هەموویان دران بەسەر پێشی ئۆتۆمبێلەکەدا. باوکی یوانا هاواری کرد، چیتر تاقەتم نەماوە. دەبێت زیانەکەیم بۆ ببژێرن. ژنەکەیشی پشتگیری لێ کرد. هەمووی تاوانی ئەو پیاوە خراپەیە. بۆ کوێ چوو؟ دایکی سۆفیا وتی، لە ئاسماندا گوم بوون. پاشان هەستایە سەر پێ و بەرەو مێزەکە ڕۆیشت و خەریکی کۆکردنەوەی شتەکان بوو. کەس قاوە ناخوات. هاوئاهەنگی دوو یا چەند دەنگێکی هاوئاهەنگ. هیلدا لەسەر تەختەکەی دانیشت ئەمە کۆتایی داستانی سۆفیا و ئالبێرتۆ بوو بەڵام ئەنجامەکەی چی بوو؟ باوکی ئەم بەشەی کۆتایی بۆچی نووسیبوو؟ تەنیا بۆ ئەوەی دەسەڵاتی خۆی لەسەر سۆفیا پیشان بدات؟ بە دەم بیرکردنەوەوە حەمامێکی کرد و جلی لەبەر کرد. بە خێرایی ناشتای کرد و لە باخەکەدا دەستی بە گەڕان کرد، پاشان چوو لەسەر جۆلانەکە دانیشت. لەگەڵ ئالبێرتۆدا هاوڕا بوون کەوتبووی تەنیا ڕووداوی عاقڵانەی ئەم میوانییە وتار بێژییەکەی خۆیەتی. واتە باوکی وای دەزانی دنیای هیڵدە بە ئەندازەی میوانییەکە شێواوە. یاخود دنیای هیڵدەیش سەرەنجام هەر بەم شێوازە لەناو دەچێت. سەرەنجام ئالبێرتۆ و سۆفیا چییان لێ هات؟ پلانە نهێنییەکەیان چی بوو؟ ئایا هیلدە دەبێت بۆ خۆی درێژە بە داستانەکە بدا یا ئەوان بە ڕاستی توانیبوویان لە داستانەکە هەڵبێن؟ ئێستا ئەو دوانە لە کوێن؟ کوتوپڕ بیرێک بە مێشکیدا هات، ئەگەر بە ڕاستی ئالبێرتۆ و سۆفیا توانیویانە لە داستانەکە هەڵبێن، ئاوا لەم بارەیەوە لە ناو نووسراوەی فایلەکەیاندا، فایلەکاندا، هیچ هەواڵێکی تیا نییە. بەداخەوە هەرچی لەوێدا هەیە باوکی لێی ئاگادارە. ئایا دەبێت لە ناو دێڕەکاندا شتێک وەخوێنیت؟ ئایا دەبێت لە ناو دێڕەکاندا شتێک وەخوێنێت؟ وا دیار بوو لە ناو نووسراوەکاندا شتێکی ئاوا هەست پێ دەکرا. هیڵدا بۆی دەرکەوت کە پێویستە تەواوی داستانەکە یەک دوو جاری تر سەر لە نوێ بخوێنێتەوە. کاتێک مارسیدسە سپییەکە هاتە ناو باخکە، ئەلبێرتۆ قۆڵی سۆفیای گرت و لەگەڵ خۆیدا ڕایکێشا بۆ ناو حەشارگەکە. ئەو کاتە لە دارستاندا بەرەو کەپری سەرگورد هەڵاتن. ئالبێرتۆ هاواری کرد، زووکە! دەبێت وەجووڵێین، ئەگەرنا بەدواماندا دەگەڕێت. چیتر لە دەستی سەرگورد ڕزگارمان بووە. بە قایقەکە چوونە ئەوپەڕی ئاوەکە و خۆیان کرد بە ناو کەپرەکەدا. ئالبێرتۆ سەری کونێکی لە زەوی ژوورەکە لادا و سۆفیای پاڵ تێوە نا بۆ ناوی. ئەو کاتە هەموو شتێک تاریک بوو. لە ڕۆژانی دواییدا هیلدە سەرگەرمی پلانەکەی خۆی بوو. چەند نامەی بۆ پورەکانی نووسی لە کۆپینهاگێن و دوو جاریش تەلەفۆنی بۆ کردن. بەشێک لە ناسراوەکانی تریشی خواستبوو بۆ یارمەتی، کەم و زۆر نیوەی هاوپۆلەکانیشی ناچار کردبوو بە کار. لەم ناوەدا کتێبی جیهانی سۆفیاشی دەخوێندەوە. ئەمە داستانێک نەبوو کە تەنیا بە یەک جار خوێندنەوە لە بیری بکات، بەردەوام بیری تازە سەبارەت بە بەسەرهاتی ئالبێرتۆ و سۆفیا لە دوای میوانییەکە لە مێشکیدا دروست دەبوو. ڕۆژی شەممە بیست و سێ ی جوئەن، کاژمێر نۆ ی بەیانی بە شێواوی لە خەو ڕاچەنی. دەیزانی ئێستا باوکی خێوەتگەی نەتەوەیەکگرتووەکانی بەجێهێشتووە. ئێستا دەبێت ئۆقرە بگرێت و چاوەڕوان بێ، پلانی ڕۆژی هاتنەوەی باوکی بە وردی داڕشتبوو. پێش لە نیوەڕۆ، هیلدە و دایکی سەرگەرمی دابینکردنی پێداویستییەکانی ڕێوڕەسمی شەوی یەکەمی هاوین بوون. هیلدە بەردەوام لە بیری ئەوەدا بوو کە سۆفیا و دایکی چۆن کاروباری میوانی شەوی یەکەمی هاوینیان جێبەجێ کردووە. بەڵام هەرچی بووە تەواو بووە. ڕابورد. بەڵام ئایا بە ڕاستی تەواو بووە؟ یا هەر ئێستاش سەرگەرمی جوانکاریی ئەملاوئەولان؟ سۆفیا و ئالبێرتۆ لە بەردەم دوو بینای گەورەدا لەسەر چیمەنێک دانیشتن. بۆڕییە دووکەڵکێشەکان و ڕۆچنە ناشرینەکان بە بیناکەوە دیار بوون. لە یەکێک لە بیناکانەوە ژن و پیاوێکی گەنج هاتنە دەر. پیاوەکە جانتایەکی قاوەیی بچووکی بە دەستەوە بوو، ژنەکەیش جانتایەکی سووری بە شانەوە بوو لەو نزیکانەوە ئۆتۆمبێلێک لە شەقامێکی بەرتەسکەوە تێپەڕ دەبوو. سۆفیا پرسیاری کرد چی ڕووی داوە؟ سەرکەوتوو بووین. ئێمە لە کوێین؟ ئێرە ئۆسلۆیە. دڵنیایت؟ بەڵێ. یەکێک لەم دوو بینایە ناوی شاتۆ نۆڤە، واتە کۆشکی نوێ. خەڵک وانەی مۆسیقای تیا دەخوێنن. ئەوەی دووهەمیان زانکۆی کۆمەڵگای کلیساییە، لەوێدا وانەی خوداناسی دەخوێنن. سەرووتر لەوێوە زانکۆی زانستە و لەسەر ئەو بە ئەو یاڵەیش زانکۆی ئەدەب و فەلسەفەی لێیە. ئێمە لە کتێبی هیڵدا هاتووینە دەر و چیتر هاوسارمان بە دەست سەرگوردەوە نییە. بەڵێ. هەردووکمان ئیتر ناتوانێ تێمە پەیدا بکات. بەڵام ئێمە چۆن توانیمان لە ناو دارستانەکەوە هەڵبێین؟ کاتێک سەرگورد سەرگەرمی لێکدانی ئۆتۆمبێلەکە بوو لەگەڵ دارە سێوەکە، ئێمە ئەو دەرفەتەمان قۆستەوە و لە حەشارگەکەدا خۆمان شاردەوە. لەوێ لە قۆناغی سەرەتاییدا بووین، هەم بەشێک بوون لە هەم بەشێک بووین لە دونیای کۆن و هەم بەشێک لە دونیای نوێ. بەڵام ئەم نهێنی کاریەی ئێمە لە سەرگورد شاراوە بوو. لە کوێوە دەزانیت؟ ئەگەر وا نەبوایە ئەستەم بوو کە ئاوا بە ئاسانی دەربچین. دەڵێیت خەیاڵ بوو. ئەو شێمانەیەش هەمیشە هەیە کە خۆیشی لەگەڵ ئێمەدا دەستی تێکەڵ بێت. مەبەستت چییە؟ ئەو بوو کە ئۆتۆمبێلەکەی داگیرساند و بزوانتی. لەوانەیە تەواوی سەرنجیشی لای ئەوە بووبێت و چاوی لە ئێمە نەبووبێت. لەوانەیشە لە دوای ئەو هەموو ڕووداوە هیلاک بووبێت. ئێستا ژن و پیاوە گەنجەکە گەیشتبوونە چەند مەتری ئەوان. سۆفیا بە هۆی ئەوەی کە لەگەڵ پیاوێکی بەتەمەندا دانیشتبوو، هەستێکی ناخۆشی هەبوو. بەڵام پێی خۆش بوو بۆ دڵنیابوون لە وتەی ئالبێرتۆ، شتەکە لە زاری یەکێکی تریشەوە ببیستێت، کەواتە هەستا و چوو بۆ لایان. ببوورە، دەکرێت پێم بڵێی ناوی ئەم شەقامە چییە؟ بەڵام ئەوان گوێیان نەدایە. سۆفیا تووڕە بوو و وتی، وەڵام نەدانەوەی پرسیاری خەڵک بێئەدەبی نییە؟ پیاوە گەنجەکە وا دیار بوو بە تەواوی سەرگەرمی شیکردنەوەی شتێک بوو بۆ یارەکەی. هاوئاهەنگ بوونی دەنگەکان لە دوو لایەنەوە ڕوو ئەدات، لایەنی پانتایی یاخود مێلۆدی و لایەنی ڕاوەستاو یاخود هارمۆنیک. بەردەوام دوو یا چەند مۆسیقا هاوئاهەنگ دەبن. ببورە باسەکانتان دەبڕم بەڵام. دەنگەکان تێکەڵ دەبن و تا ئەندازەی توانا لە یەک جیاواز دەبن و شێوەی خۆیان دەگرن. بەڵام دەبێت هاوئاهەنگ بن. ئەمە دەبێتە نۆت لە بەرامبەر نۆتدا. زۆر بەد پەروەردەن دەڵێیت هەم کوێر و هەم کەڕن. سۆفیا لە بەردەمیاندا وەستا و ڕێگەی لێگرتن و بۆ جاری سێهەم پرسیارەکەی دووپات کردەوە. ئەوان زۆر ئاسایی ڕەد بوون. ژنەکە وتی وا دیارە بای دێت. سۆفیا بە پەلە گەڕایەوە بۆ لای ئالبێرتۆ، بە زەلیلی وتی، ئەوان دەنگی من نابیستن. کاتێک ئەمەی وت، بیری خەونەکەی کەوتەوە کە بە هیلدە و ملوانکەکەیەوە دیبووی. ئێمە ناچارین ئەمەرکە بچێژین. کەسێک کە لە ناو دارستانەوە هەڵبێت، ناتوانێت چاوەڕێ بێ کەڵک لە توانای نووسەر وەربگرێت. بەڵام بەڕاستی لێرەین و و پیریش نابین. هەمیشە بەو تەمەنەوە دەمێنینەوە کە لە میوانییە فەلسەفییەکەدا هەڵاتین. واتە ئێمە هەرگیز بە ڕاستی لەگەڵ کەسدا ڕووبەڕوو نابینەوە؟ فەیلەسووفی ڕاستەقینە هەرگیز وشەی هەرگیز ناهێنێتە سەر زمان. کاتژمێر چەندە؟ هەشت. دروستە لەو کاتەیە کە میوانییەکەمان بەجێهێشتووە. ئەمڕۆ ڕۆژێکە کە باوکی هیڵدە لە لوبنان دەگەڕێتەوە، کەواتە دەبێت پەلە بکەین. بۆچی؟ مەبەستت چییە؟ پێت خۆش نییە بزانیت کاتێک سەرگورد دەچێتەوە بۆ ماڵ چی ڕووەدات؟ ئەڵبەت کە پێم خۆشە، بەڵام. کەواتە بۆ وەستاوی؟ بەرەو ناوشار بە ڕێکەوتن لە ڕێگەدا خەڵک لە پەنایانەوە تێپەڕ دەبوون، بەڵام خۆیان لا نەئەدا، دەتگوت ئالبێرتۆ و سۆفیا نابیرێن. لە تەواوی شەقامەکەدا لە کەناری پیادەڕۆکان ئۆتۆمبێل وەستابوو. ئالبێرتۆ لە پەنای ئۆتۆمبێلێکی سووردا وەستا و وتی ئەمە خراپ نییە. بەڵام دەبێت دڵنیا بم کە هی کەسی خۆییە. هیچ تێناگەم باس لە چی دەکەیت. کەواتە باشترە شی بکەمەوە. ئێمە ناتوانین یەکێک لە ئۆتۆمبێلەکانی ناو شار کە خاوەنیان هەیە هەڵبگرین و بڕۆین. تۆ وا دەزانیت کاتێک خەڵک ئۆتۆمبێلێکی بێ لێخوڕ ببینن چی دەکەن. لەگەڵ ئەوەیشدا چۆن بزانین کە ئۆتۆمبێلەکەمان بۆ دائەگیرسێت؟ دەی باشە بەڵام ئەمە چ جیاوازییەکی هەیە وابزانم ئەم ئۆتۆمبێلەم لە فیلمێکی کۆندا دیوە ببورە بەڵام من چیتر تاقەتی ئەم قسە ڕەمزیانەم نییە ئەمە ئۆتۆمبێلێکی خەیاڵیە سۆفیا هەر وەکو ئێمە خەڵک ئەم ئۆتۆمبێلەیش نابینن تەنیا شوێنێکی بەتاڵ دەبینن بەڵام سەرەتا دەبێ دڵنیابین ئەو کاتە بەڕێ بکەوین لە کەناری شەقامەکەدا وەستان، دوای ماوەیەک کوڕێک بە سواری پاسکیلەوە هات و لە ناوەڕاستی ئۆتۆمبێلەکەوە تێپەڕ بوو. سەیرت کرد؟ کەواتە ئەمە هی ئێمەیە. ئالبێرتۆ دەرگای لای ڕاستی کردە و وتی فەرموو. سۆفیا چووە ناو ئۆتۆمبێلەکە. ئالبێرتۆ خۆی لە پشت سوکانەوە دانیشت و سلفی لێدا. مەکینەکەی کەوتە کار. بەرەو باشوور بە ڕێکەوتن و لە شار دەرچوون. لە لۆساکێر و سێنۆی سێنویکا و هەروەها دێرمێمێن ڕەت بوون و بەرەو لیلەسێن ڕۆیشتن. لە ڕێگادا بە تایبەت لە دوای دێرمێمێن خەرمانی ئاگر کە بەهۆی جەژنی سەری وەرزی هاوینەوە کرابوونەوە بە فراوانی دەردەکەوت. سۆفیا شەوی یەکەمی هاوینە ڕازاوە نییە؟ شنەبایەکی تازە و فێنک لە ئۆتۆمبێلی سەرکراوەدا مرۆڤ دەشەکێنێت، بەڵام ئایا کەس ئێمە نابینێت؟ بێجگە لە هاوجۆرەکانی خۆمان لەوانەیە بەشێکیان ببینین، کاتژمێر چەندە؟ هەشت و نیو. دەبێت لە چەند شوێندا لە ڕێگەی کورتکراوەوە بڕۆین، ناتوانین هەروا لە پشت ئەم ئۆتۆمبێلە گەورە بارکێشەوە بڕۆین. سوکانەکەی گێڕا و چووە ناو دەشتێکی گەنمەوە. سۆفیا سەری وەرگەڕاند و سەیری دواوەی کرد، جێگای چەرخی ئۆتۆمبێلەکە لەسەر گەرمەکان مابوو. ئالبێرتۆ وتی، بەیانی دەڵێن چ بایەک داویەتی لە گەرمەکان. فڕۆکەکەی سەرگورد، ئالبێرت کنار کاتژمێر چوار و نیوی دوای نیوەڕۆی ڕۆژی شەممەی بیست و سێ ی جوئەن لە فڕۆکەخانەی کاسترۆپی دەرەوەی کۆپنهاگن نیشتەوە. ڕۆژێکی درێژ بوو. فڕۆکەکە لە ڕێگای ڕۆمەوە هاتبوو. سەرگورد دەبوایە لێرە فڕۆکەکەی بگۆڕیایە. جلوبەرگی نەتەوەیەکگرتووەکانی لەبەر دابوو. بەم هۆیەوە شانازی بە خۆیەوە دەکرد لە بەشی پشکنینی پاسەپۆرت تێپەڕ بوو. ئەم جلوبەرگە تەنیا پیشاندەری کەسایەتی وڵاتی ئەو نەبوو. بەڵکو ئالبێرت کناگ نوێنەری سیستەمی مافەکانی نێونەتەوەیی بوو. نوێنەری یاسایەک بوو کە سەدەیەک دەوامی هێنابوو کە ئێستا تەواوی دونیای لەخۆ گرتووە.